والسلام علی سیدنا محمد وعلی آله وأصحابه أجمعین ئیمانداران و خواناسانی بەڕێز ئێمە لە دوو وتاری جمعەکانی ڕابردوودا لەسەر بابەتێکی گرنگ و زۆر هەستیاری ئەم سەردەمە قسەمان کرد کە وەکو مینبەری مزگەوت و ئاینی پیرۆزی ئیسلام ئەبێ ڕۆڵی خۆمان هەبێ لە ئاماژەکردن بەو مەسەلە گرنگانەدا کە چارەنووسی گەل و میللەت و نیشتیمان و تاکە تاکەی ئەم هاوڵاتیانی نیشتیمانەکەمانی لەسەر بەندە کە ئەویش مەسەلەی ژینگە و بیئەپارێزی بوو دوو وتاری جمعی ڕابردوو هەندێشتمان لەسەر بابەتی ژینگە باس کرد بە پشتیوانی خوای تاک و تەنها و بێ شەریک لەم جومعەیەشدا ان شاء اللە هەندێکی تر لەسەر ئەو مەسەلەیە دەدوێین لە بەشی سێیەمی زنجیرە باسی ژینگەدا دەڵێین جاران لە سەرەتاوە دەیانگوت ژینگە سێ بەشە بریتییە لە هەوا خاک ئاو دواتر زانایان باسی ئەوەیان کرد لەبەر ئەوەی کە دوو جۆری تر هەیە پێکهێنەری گەورەی ژینگەن و پاراستنی خاک و ئاو و هەوا لەسەریان بەندە کە بریتییە لە ڕووەک و گیانەوەران ئەوانیشیان خستە ناو بابەتی ژینگەوە لەسەر ئەو بابەتە زۆرمان قسە کرد دواتر زانایان باسی ئەوەیان کرد کاتێک کە بینیان مرۆڤ لەسەر زەویدا زۆر بوو قەرەباڵغی لەسەر گۆی زەویدا فراوان بوو کاتێ لە 1970 یەک ملیار خەڵک لەسەر زەوی هەبووە لە کۆتایی 2011دا بوو بە حەوت ملیار ئەم ڕێژەیە لە ماوەی دوو سەد و دوانزە ساڵا زیادکردنە بریتی بوو لەوەی کە ژینگە زیاتر پیس بێ بۆیە ئەمجا بواری ژینگە فراوانتر بوو سێ بواری تری ژینگەیی ئێستا پەیدا بووە کە ئێمەش وەکو موسڵمان پێویستە ئاگامان لێبێ چونکە قورئان و دینەکەمان هەمووی تیایە ئەمەش بەشێکە لە دین و بەشێکی گەورەیە لە دینی پیرۆزی ئیسلام ئەویش ژینگەی بینین ژینگەی بیستن، ژینگەی بۆنکردن. لە بواری ژینگەی بیستنەوە خوای پەروەردگار کە گوێی بە خەڵات بە مرۆڤ بەخشیوە مەگەر ئەو کەسەی کە گوێی گرانە یان هەر گوێی نابیستێ بزانێ خەڵاتی گوێ چەند گەورەیە ئەها ئەو کەسانەی کەوا بە هەر هۆکارێک بێ بە هۆی تەمەنەوە بێ یان بە نەخۆشی گوێیان گران بووە تا قسەیەک دەبیستێ ناڕەحەت دەبێ چەند ئەزانێ خەڵاتی گوێ گەورەیە ئەم گوێیە ئەگەر قسەی خۆشی پێ ببیستی ئەگەر دەنگی خۆشی پێ ببیستی ئەگەر ئاوازی خۆشی پێ ببیستی مێشکت دەکرێتەوە ئاسوودەیەکت بۆ دێ ئەمە وەلی خوان سەیری کە لە قورئانا دا فەرمێ وەلیەکانی خوا ئەوانەن کە زۆر زۆر شەو نوێژ دەکەن شەو نوێژی خستۆتە دوای ئەمەوە دەفەرمێ بەڕاستی بەندە خۆشەویستەکانی خوای میهرەبان کە خوا قبوڵنی بە بەندەی ڕاستەقینەی خۆی کە خوا ڕێز و حرمەتیان لێ دەگرێ ئەو کەسانن کە کاتێ بەسەر ئەرزا دەڕۆن هێمن و لەسەرخۆ سالار دەڕۆن وا ناڕۆن کە خەڵکی عەزێت دەن، وا ناڕۆن کە گوێی خەڵکی بە هۆی ڕۆیشتنی ئەوانەوە عەزێتی ببێ و ئەگەر نەزانێک، نەفامێک، جاهیلێک بەرەو ڕوویان هەڵشاخا و قسەی بەرز و نزمی کرد، ئەمان دەنگەدەنگ دروست ناکەن. ئەو پێی دەڵێ سڵاوت لێ بێ، سڵاو، من، من دەڕۆم ڕێگای یاسایی دەگرمە بەر، من لەگەڵ دوو پیاوی بەڕێزا دێم بۆ لات، با لەم سەرجادەیە دەنگەدەنگمان نەیا، با ئەم ژینگەی بیستنە لەو خەڵکە تێک نەدەین. ئەمجا دوای ئەوە دەفەرمێ والذین یبیتون لربهم سجدا وقیاما دوای ئەوە ئەهلی شەو نوێژن و لە نیوەی شەوانا هەڵستن بە ئاگا دەبن و زیکری خوا دەکەن و شەو نوێژ دەکەن یعنی ڕۆیشتنی هێمن و نەکردنی دەمەقاڵە و دەنگ بەرز نەکردنەوەی لە پێش شەو نوێژەوە قورئان باس کردووە چونکە ئەمەیان بۆ هەموو خەڵکە هەموو بی هەموو بیستەرێک کە ژینگەی بیستن شمولی دەکا بەو دەنگ بەرزکردنەوە و بەو ڕۆیشتنە خێرایی تۆ ئازار دەکێشێ بۆیە ئێمە زەرورە لە ژینگەی بیستنا ئاگامان لێبێ لە کاتی ڕۆیشتنا لە کاتی ڕۆیشتنا ئینسان وا نەڕوا کە ئەوەندە دەنگی قاچی بێ خەڵک ئازاری پێ بگا نابێت لە ئیسلامدا وەکو ڵەن لە ئەوروپا کابرا لە شوقەدا ناوێ بە قۆندەرەیە ژێرەکەی بزماری پێوە بێ بڕوا چونکە تەقەی پێڵاوەکانی دێ ئەبێت بە نەعلێکی ئیسفنجیەوە بڕواتە قاتەکانی سەرەوەی شوقەکە بۆی دراوسێکەی ئازاری نەگا ئەمە خودی ئیسلام وا دەڵێ خودی ئیسلامیش پێت دەڵێت دەبێت لە ڕۆیشتنا و ئەوەندە سالار و هێمن و سەنگین بی کە ئەوەی بە تەنیشتەوەیە هەز بە ڕۆیشتنەکە نەکا شڵپە شڵپی پێڵاون نەیە ئەمەش لەگەڵ نوێژا باس کراوە خوا لە قورئانی پیرۆزە باسی کەسێکمان بۆ دەکا کە هەمومان ناومان بیستووە بەهۆی قورئانەوە کە پێڵەن لوقمانی حەکیم لوقمانی حەکیم کوڕێکی زۆر خۆشەویستی ئەبێ کوڕە تاقانەکەی دادەنێ دەڵە ڕۆڵە وەرە چەند ئامۆژگاریەکت بکەم یەکەمیان یا بنەیە ئەقیمی الصەلات ڕۆڵە گیان ئاگات لە نوێژەکانت بێ نوێژ نەفەوتێنی ئەمر بە چاکە و نەهی لە خراپە بکە سەبر و ئارامت هەبێ دوایی دەفەرمێ وەلا تەمشی فی الأرض مەڕەحا ان اللە لا یحب کل مختال فخور ڕۆڵە گیان قەت لەسەر زەویدا بە تەکەبورەوە بە ڕێگادا نەڕۆی چونکە خوا ڕقی لەو کەسانەیە و ئەو کەسانەی خۆش ناوێت کە بە تەکەبورەوە بەسەر ڕێگادا دەڕۆن کە بە فیزەوە قۆڵ بادەدەن و شێوازێک دەڕۆن کە خەڵک سەرنجیان دەدا واقصد فی مشیک ئەی باوە گیان چۆن بڕۆم فەرمووی ڕۆڵە گیان مامناوەند بڕۆ نە ئەوەندە سەریع بڕۆی کە خەڵک ئازار پێ بگەیەنی نە ئەوەندەش هێواش بڕۆی چونکە جاری وا هێواش ڕۆیشتنیش بۆ خۆی ئازارە بە مامناوەندی بڕۆ قەسدی ڕۆیشتنت هەبێ سەیری قورئان چەند جوان نافەرمێ وەک مێروولە بڕۆ نەخێر قەسدت هەبێ لە ناوەڕاستا بڕۆ لە حەدی متەوەستی ئەو ڕێگا چۆن هەڵدەگرێ ئاوا بڕۆ جا سەیرکەن بەڕێزان ئەو کەسەی کە بە پێ دەڕوا ئەو کەسەی قاچی لەسەر ئەرزە کەچی تەکەبور لێ دەدا لە ڕۆیشتنا خوا خۆشی نەوێ ئەی ئەو کەسەی کە خوا لوتفی لەگەڵ کردو و سارەیەکی پێ بەخشیوە کە قاچی لە زەوی بڕاوە کە خەڵک بە پێ دەڕۆ ئەم بە سارەی خۆی هاتوو چۆ دەکا کە خەڵک نەفەری ئەمە و ئەم مەمنونی کەس نییە کەچی لەو کاتەیە بە سارەکەی تەکەبور لێ دەدا بە دەنگی بەرزی ستۆپەکانی خەڵک دادەچڵەکێنێ، بە پێلە بەنزین دەدێ بۆی هاڕەیەک لە سارەکەیەوە دەرچێ و خەڵک موعجەبی بێ، ئەوەی تەپوتۆز بە هاوینان بە سەر خەڵکا دەکا، ئەوەی ژینگەکە بۆگەن و ملەوەس دەکا، ئەبێ خوا چەنە ئەو کەسەی خۆش نەوێ. وەڵاهی ئەبینی ئەوەی کە بە ئەم مسابەقاتی سەیارەیە کە بەڕاستی شتێکی گەلێ ناشرینە، وەڵاهی بینیومانە شۆفڵ، لە پێش نوێژی عیشا دەکەری بۆ مزگەوت وەرە شۆفڵ لەگەڵ نیسانی دەبڵە لەو سەرجادە ڕئیسێ مسابەقە دەکا یەک دنیایەک دەبێتە تەپوتۆز ئینسان هەناسەی دەگیرە و نوێژەکەشی بۆ ناخوێندرێ ئەمە خوا بێت چەندە ئەو عەبدەی خۆی ببوغزێنێت چەندە ڕقی لێی بێ چۆن ڕۆژێ تۆڵەی لێ بکاتەوە و ئەو خەڵاتەی لێ بستێنێتەوە لەبەر ئەوە ئەوەی بە پێ بڕوا ئەوە ژینگەکەی بیستنی خەڵک بە دەنگی ئەو هاڕێ و ئەو دەنگە ناڕەحەت بوو کە دێیتە مزگەوت ئەبێ ئەوەندە بە هێمنی بڵێی خەڵک بێیتە مزگەوت خەڵک ئازار نەدەی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دەفەرمێ اذا اتیتم الصلاة فاتوها وانتم تسعون خەڵکینە کە ها فلا تأتوها وأنتم تسعون خەڵکینە ئەگەر هاتن بۆ مزگەوت بۆ جمعە و جەماعەت و ماڵی خوا بە شێوەیەک مەیەنە مزگەوتەوە داخڵی مزگەوت نەبن کە هەموو خەڵکەکە سەرنجتان بدا هیوا هەیە جەماعەتمان دابەستۆ جار هەیە کابرا کە دێ ئەوەندە بە سەریعی و پەلەپەل دێ تاشی پێڵاوی لەوێ فڕێدا تاشیش گەیشتۆتە ئەو سەر ئەمجا خەریکە قاچی لە دەرگا دەدرێت دەرگاکە بە قوت دەکاتەوە ئەمجا دێتە ژوورەوە ئەوە جەماعەت دابەسرا وەڵا فریاش نەکەوتین ها پێوەڵ دەفەمە ئاوە نای مسلمان نابێ ئاوا نوێش بکە ئاوا نوێژ مەکە دێتە ژوورەوە بە حسابی خۆی لە شەرع دەزانێت ان الله مع الصابرین بۆی ئیمام تێبگا و بە حسابی خۆی ئیمامەکە بە هێواشی نوێژەکەی بکەوە ئەم پێ ڕابگا ئەمە هەمووی بێ شەرعیە نوێژێکی ئاوا خوا نایەوێ وەتوها و ئەنتم تەمشون پێغەمبەر دەفەرمێت زۆر بە هێمنی و سالاری و سنجینی وەرە با کە سەر هەستت پێ نەکا کە تۆش هاتوویە مزگەوتەوە با خەڵک سەرنجی نەڕوا لە جەماعەتەکە بەلای هاتنی تۆ قسە مەکە وعليكم بالسكينة بسر خوتا زالبا بە هێواشی و هێمنی وەرە. لە شەرعا دەفەرمێت دروست نییە کابرا بڵێ ڕیاضە دەکەم نوێژی بەیانیان بە ڕاکردن بێ بۆ مزگەوت. بڵێ خێریشی هەیە و ڕیاضەوەی پشووی خۆم دەجکۆ لە ناو ماڵانا ڕادەکەیت. تەقەی پێڵاوەکانت خەڵک لە حەوشەی گوێی لێ ئەمە لە شەرعا دروست نییە. ئەبێ بە هێمنی بێی. وعليكم بالسكينة ئومەتەکەم وەسێت بێ بە هێمنی وەرن بۆ مزگەوت. فما أدركتم فصلوا ئەوەی فریا کەوتی خوا بە نسیبی کرد ئەوە فریا کەوتووی. وما فاتكم فأتموا ئەوەی فریا نەکەوتی ڕکاتی فریا کەوتی هەستەوە ئەوەی تری بکە هەر فریای هیچ نەکەوتی چونکە بەنێتی جەماعەت لە ماڵەوە هاتووی خوا ئەجری جەماعەتەکەت هەر پێ دەبەخشێ سبحان الله لە گەورەی خوا بەڵام مەیکە بە هاتوو هاوار زۆر کەسەی حاجیە لەگەڵ ڕێزمدا عمری هەفتا ساڵە کە دێ هەموو عالەمەکە دەزانەوە فڵان کەسات ئەو فریانە کەوتین ئەو شوێڵا جەماعەتدا بەسرا تاکە پێڵاوێکی لە شوێنێک فڕێدا دەرگاکە بە قوت پێوە دەدا ئەمە لە دینا نییە ئەبێت ژینگەی بیستنی ئەو هاوڵاتیانەی دەوروبەرت بپارێزی ئەمجا خوای گەورە نوێژەکە لێ قبوڵ دەکا وەغضض من صوتیکە لقمان فەرمووی ڕۆڵە گیان دەنگت نزم کەوە دەنگت نزم کەوە لە چ شوێنێکە لە کاتی قسەکردنە لە چەند شوێنێکە واجبە دەنگمان نزم بێ ئەمڕۆ هەمومان فێربووین بە دەنگی بەرز قسە دەکەین یەکەمیان لە کاتی قسەکردنا، لە کاتی قسەکردنا با دەنگت لە سەرخۆ و هێمن بێ، بەرامبەرەکەت تێبگا بەسە، تۆ بۆ کەسێک قسە دەکەی ئاوا شان بە شانت دەڕوا، زەرور نییە کەسێک دە مەتر لەولاوە گوێی لە دەنگەکەی تۆ بێ، هی وا هەیە دوو کەس بەم ڕێگایەدا دەڕۆن ئەو ماڵانە هەموو ئەزانن دەڵێن چی، ئەمە خوا پێی ناخۆشە، وەغضوض من صوتک بەسە دەنگی خۆتا زاڵ بە و نزمی بکەوە، بە عەکسەوە، خوا دەفەرمێ، دەنگی کۆمەڵێ گوێدرێژ کە لە یەک کاتا هەموویان دەست دەکەن بە زەڕین، خوا ئەو دەنگەی پێ ناخۆشە، بۆ؟ چونکە دەنگێکی بەرز و ئازاردەرە، دەی ئەمەمان بۆ خوا پێ دەڵێ، خۆ کەر ئەوەی لەسەر نییە، تەکالیفی لەسەر نییە، یەعنی ئەی بەشەر تۆش ئاگادار بە وا مەبە، ئەها ئەگەر بێتو ئێستا لەم مزگەوت یەعنی هەر یەکێک لە ئاستی خۆیەوە قسەیەک بکا دەبێتە لەغوەیەک کەس لە کەس حاڵی نابێ، ئەها لە مەجلیسی وا هەیە دوو کەس دوو کەس سەر بە یەکەوە دەنێن، خوا ئەو مەجلیسەی ڕق لێیە. نەخێر کە یەکێ قسەی کرد با هەموومان گوێی لێ بگرین کە ئەو لێ بۆ تۆ ئەمجا قسەی خۆت بکە ئەگەر کۆمەڵە گۆرانی بێژێک زۆر دەنگ و ئاوازیان خۆش بێ کە بە یەکەوە بە یەک کەڕەت گۆرانی لۆن دەنگەکە تێک دەچێت کەواتە لە کاتی قسەکردنا هەر ئەوەندە با دەنگت بەرز بێ کە بەرامبەرەکە تێبگا لە کاتی سەلام و چاکوچۆنیدا هیوا سەلام لە کەسێ دەکا ئەهلی ئەو گەڕەکە زان فڵان کەس دەنگی لێ نابێ دەنگی پشمەکەت بەسەر خەڵکا بڕوا، نابێ دەنگی قۆخەکەت بەسەر خەڵکا بڕوا، نابێ دەنگی باوێشکەکەت بێ. ئەها ئەو خۆشەویستە یەک شت نەماوە ئەم ئیسلامە بۆ ئێمەی ڕوون نەکردبێتەوە، هەمووی ڕۆشنبیرییە، هەمووی سەقافەت و عیلمە، اذا تثاءب احدکم فلا یقل ها ها، خۆشەویست فەرمووی ئەگەر یەکێ لە ئێوە باوێشکی دا با نەڵێ ها ها، پەنجا سانتین خۆی لێک دەکێشێتەوە ئەمجا باوێشکێک دا دەمی ئەوەندە دەکاتەوە. ئەوە ئەوە نەهی کردنی شەرعە پێغەمبەری خوا واللە ئا ئەمەشی بە ئێمە وتووە ئەمەش سوننەتی خۆشەویستە بەخوا گوێم لە خەڵک بۆ باوێشکی داوە ئای بابە ڕۆ ئەمە زۆر ناشرینە تۆ مسلمانی ئەهلی مزگەوتی بە لا اله الا الله والله اکبر تلقین دراوی دەست چێ قبرەکەشەوە لا اله الا الله کەت هەر لەگەڵا هێشتا نازانێت پێ سەم کە فەرمووی مەڵێ ها هاش ئەوڵە ئای با بەڕۆ چۆن خۆی لێک دەشێشێتەوە بە تایبەتەوە لە بەهارە کە لەش خاو دەبێتەوە باوێشک خوار خەڵاتێکە ئەویش بە ئینسانی بەخشیوە مێشک ماندووە نیشانەی ئەوەیە تۆ پێویستیت بە بشۆ بۆیە باوێشکت دێتێ ئەمە هەوایە کە لە مێشکەوە دەرەچێ باوێشکەکەش بەڵام لەو کاتای بە تۆ دەنگت نزم کەیەوە چونکە مافی ئەوە کە تۆ باوێشکتدا دەمت کردەوە کەسێک لە بەرامبەرت بوو لە زانستی دەروونناسیدا دوای ئەویش یەکسەر خەوی دێ کەسێ بەرامبەر دووسێ باوێشکدا لە خۆ تۆ لە شت خاو دەبێتەوە دەی مافی ئەوە نیە لەشی ئەو خاوکەیتەوە تۆ خۆت ماندووی ئەو چالاکە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی فإن ذلك من الشیطان یضحک منه چونکە کەسێ لە باوێشکا خۆی لێک کێشایە وتی ها ها دەفەرمێ ئەوە شەیطان مامۆستایەتی و شەیطان پێی پێ دەکەنێ تۆ ئەتەوێ شەیطان پێت پێ بکەنێ سەیری ناو دەم و دڵت کە ئەمجا خۆشەویستی خوا حەزەتی ئەبو هورەیرە ڕەزا ڕەحمەتی خوا لێ بێ دەفەرمێیە كان رسول الله صلى الله عليه وسلم إذا عطس وضع يده أو ثوبه على فمه وخفض بها صوته خۆشەویستی خوا چاومان لێ بوو کاتێ دەپشمی یان کاتێ لە کاتی پشمینا دەفەرمێ بە دەستەکانی ئاوا دەستی بە دموچاویەوە دەگرت لوتیشن نەگری چونکە لە کاتی پشمینا دڵ لەو کاتەیا دەوەستێ ئەبێت چاویش بنووقێ خوا ڕەحمی کردووە چاوەکە خۆی دەنووقێت لە کاتی پشمینا چاو هەڵبێت چاوەکە دەتەقێ چاوەکە نابینا دەبێ بۆیە لە پشمی ناوی بڵێ الحمدللە خوایە ئەم جارەش بە سەلامەتی ڕزگارم بوو دەفەمە دەستی بە دموچاویەوە دەگرت خۆشەویستی خوا یان جلەکەی دەستە سڕەکەی لەناو بە دموچاویەوە دەگرت قەت پیاوان نەپشمیەوە بەسەر خەڵکا هەیە کە دەپشمێت چوار کەس لەولاوە پڕیشکی پشمەکەیان بەردەکەوێت مسلمانیشە نا نابێ مسلمانەتی ئاوا بێ ئەبێ مسلمانەتی ئیلتیزام بێ بە پێغەمبەری خواوە صلی الله علیه وسلم کە دەستی یان جلەکانی یان دەستەسڕەکەی بە دەموچاویەوە دەگرت بۆی هەم دەنگەکەی نزم بێ ئەها وەیەخفەض بها صوته بۆی دەنگی ئەم پشمینە بەسەر هەیواد ڵێ قومبەلە لە تەقێکە دەپشمێ هۆڵێک دەنگ دەداتەوە ئەوەش دیسان پێچەوانەی شەری خوای پەروەردگارە پەنجە تەقاندن لەی شەرعە نەهی لێکراوە لە کتێبە شەرعەکان دەفەرمێ نەهی کراوە لەوەی ئینسان پەنجە و ملی بتەقێنێ شان و ملی بتەقێنێ زۆر کەسێ بەردەوام پەنجە دەتەقێنێ ئێستا عیلم دەڵێ ئەوەی شەریعەتی ئیسلام لە کتێبە پەڕ زەردەکانی قەدیما نووسیوێتی هەمووی عیلمە ئەوانەی ئێمە هەموو کەراماتدار بوون هەموو دکتۆر و مامۆستای گەورە بوون وەکو ئیمامی شافعی و ئەبوو حەنیفە و ئەوانە ئا لەو کاتەدا پەنجە تەقاندن شلەیەکەی لە بینی هەموو دوو جونگەیەکە خوا خەڵقی کردووە شلەیەکی چڕە ناهێڵێ ئەو دوو جونگەیە بەر یەک کەون و لێخشاندن ڕووبدا کە ئەوەندە پەنجە تەقاند بڵقێکی هەوایی دروست دەبێت سەرەنجام بڵقەکە دەخدەقێ پەنجەکانت خوار دەبن لە پیریدا تووشی لەرزۆکی دەبی ئەوە دەبێت زۆر خەڵک ئاگای لێ بێت وڵمان نایە جاری وایە یەک یەک بڵێ کابرا نەوەک تەریق بێتەوە یان پێی ناخۆش بێ بەڵام لە عموما هەمومان ئاگامان لێ بێ لە عیلما دەڵێ ئەو کەسانی پەنجە دەتەقێنن سەرنجام وان لێدێن لە پیریدا لەرزۆک دەبن پیاڵەیەک چایان بۆ ناخورێتەوە ئەمجا نیشانەی پیربوونیان زوو پێوە دیار دەبێت ئەی مل تەقاندنی وا شان و مل بادا لە مزگەوتا جاری وا هەیە لە هۆڵە گشتیەکاندا ئەمەش خوا پێی ناخۆشە بۆ چونکە زوڵم لە خۆت دەکەی لە کاتی مل بادان و مل تەقاندنا ئینسان نخاعی شەوکی تینی دەکەوێتێ واللهی دوور نیە جەڵدەی مێشک لێتدا ئەمەش قسەی چێت قسەی کابرایەکە کە مسلمانیش نیە دکتۆر ودید سیمیس لە زانکۆی کالیفۆرنیا لە شانی لە شاری سان فرانسیسکۆ ئا ئەمەی سەلماندووە ئەڵێ ئامۆژگاری هەموو هاوڵاتیەکی وڵاتەکەم دەکەم کە بە هیچ شێوەیەک ملیان نەتەقێنن چونکە دوور نیە لێت کا بە جەڵدەی مێشک ینی ئەمەش خەتەرێکە کەواتە ئەمە هەموو خەڵک بیست نەکەی کە پەنجە تەقاندن بۆ خۆی ئینسان پێی ناڕەحەتە مل تەقاندن ئەوەی هاو تەنیشتەوە پێی ناڕەحەتە بۆ بەرژەوەندی خۆت و بیستنی قسەی خەڵک ئەم کارە مەکە پێنجەم لە کاتی قسەکردن بە موبایلە بەڕێزەکە موبایل هاوارکرد ناوێ هیوا هەیە وازانێت چونکە لە دوورە کابرا ئەڵێ لە هەولێر قسەی لەگەڵا دەکەم لێرەوە بۆ ڕانیە وازانێت گە زۆر هاوار نەکا گوێی لێ نییە ها خەڵکی موسەقەف هەر بە حاڵ نازانی دەڵێت چی کەچی بەرامبەرەکەشی دەیبیستێ دەبا ئێمەش وا فێر بین با لە کاتی قسەکردنا گەڕەکێک نەزانێت کە تۆ تەلەفۆن دەکەی ئەوەی لەو ژوورێ پێویست ناکە بە تۆ مەشغوڵ بێ با هەکاتی تەلەفۆنەکانمان کەم بێ موبایل ئەو پەڕی لە دوو دەقەدا پەیامی خۆت بگەیەنی وەڵڵاهی تەلەفۆنی وایە سی و هەشت دەقەی پێ دەچێ ئەمە ئەزانیت چ کاریگەریەکی خراپ لەسەر مێشکمان لەسەر بیستنمان دادەنێ لە ماوەی دە ساڵە هەر کەسێ زۆر زۆر موبایل بەکار بێنێ زۆر معڕزە بە قسەی هەموو دکتۆرەکانی دەمار و مێشک لە ماوەی دە ساڵە لووی گەورە لەسەریا دروست بێ چونکە ئەو فڕنەی کە سەمونی تیادە برژێ لە مقابلی ئەو گەرمیەی کە موبایل دەیدا بە گوێیەکانی تۆ هیچی وای فەرق نییە لەبەرەوە بیستنەکانمان با لەدەست نەدەین بەهۆی موبایلێکی بێ خێرەوە کە زۆر کەس خێریشی لێ نابینێ شەشەم لە قورئان خوێندنی ناو تەعزیەکاندا بیسەر چەند بە ئازارە ئەی ئەو سیدی خانانەی لە بازاڕەکاندان ئەوە هەموو مخالەفەی شەرعە تۆ دوکانت هەیە مافی کەسابەتی خۆتە چی دەفرۆشی بەڵام ئازادی تا دوکانەکەی خۆت نەک دوو مکەبەرەت داناوە کابرای تەنیشتی فەقیرە خۆ ناچێت شەڕی لەگەڵا بکە ئەمە ئەرکی حکومەتە ئەمانە ڕێنمایی بکە تۆ لەو دوکانەی خۆتا شیتێک تاقی دەکەیەوە تا بیسەرەکە کڕیارەکە دەیبیستێ بەڵام نابێت تەواوی بازارەکە بیبیستێ واللهی بەڕێزان بۆ خوا پێتان دەڵێم تۆ دوکانت هەیە مافی ئەوە نییە قورئانیش بە دەنگی بەرز لێ دەی قورئانیش بە دەنگی بەرز لێ دەی نەک گۆرانی گوێ لە قورئان دەگری بەس مافیەوە هەیە بۆ خۆت گوێ لێ بێ شێڵە و دراوسێ دوکانە حەز بە بیستنی قورئان دەکا ئەو ژینگەی هەمووانە تۆ نابێ بە زۆر بەسەر خەڵکا فەرزی کەی ئەی مکەبەرەی مزگەوتەکانمان وەڵڵای حەق وایە هەر یەکێک لە ئیمامی مزگەوتەکان لە بانگدەرە بەڕێزەکان بە تایبەت هاوینە وەڵڵا جاری وا ئەبێتە گەڕەلاوژەیە کەس بە کەسەوە نییە لە جیاتی ئەو ئاوازە خۆشەی بانگ کە زۆری بانگدەرەکان دەنگیشان ناخۆشە هەر یەکەی لە ئاوازێک دەخوێنێ ئەو هەم لە سەری ئەو سەری قاتعیەکەوە ئەڵەی لە ناو مزگەوتەکە ئێمە بانگ دەدا ئێمەش ڕەنگە بۆ ئەو وابێت کەواتە هەموومان ستەم دەکەین لە بیستن بۆیە زۆر ماڵ خەریکە حەزی لە دەوری مزگەوت نەبێ لەبەر دەنگی مکەبەرەکانی مزگەوت کابرا وەنێ بڵێ مسوڵمان نیە فەقیرە کاکە تۆ زوڵمی لێ دەکەی ئەو مکەبەرەیە بەس ئەوەندە ئیعلامی بانگێک بدا کە هاوڵاتیەکە بزانێ وەختی نوێژە نابێت لە حەدی خۆی زیاتر دەنگی بەسەرا بەرز کەیتەوە کە جمعەکانی پێشووشت لەسەرەوە قسەم کرد لە کاتی دەرگا پێوەداندا لە شەرعا دەفەرمێ حاڵەتی حەوتەم بیستن کە تۆ بەیانیان دەچی بۆ مزگەوت نابێت دەرگای حەوشەکەت وا پێوەدەی کە دراوسێکەت پێی بزانێ سیارەکەت دێنێەوە نابێت دەرگای گەراجەکەت ئەوەندە بە قووەت پێوەدەی دراوسێکە ناڕەحەت بێت بەخوا شەریعەتی ئیسلامە مشی باز کردووە ئەبێت دەرگاکەش بە هێمنی پێوە بدەیتەوە پاشان لە کاتی نوێژ و دوعاکردن لە مزگەوتا خوا دەفەرمێ ادعوا ربکم تضرعا وخفیا کاتێک کە دەپاڕێنەوە و لە خوا داوا دەکەن بە دڵ و بە کوڵ دوعاکە بکەن بەڵام با دەنگتان نایەتە دەرەوە ئیوا هەیە کە دوعا دەکرێت لە مزگەوتا لەو سەر دوعا دەکات تۆ دەبێت بەس ئامین بۆ ئەو بکەی خۆ تۆ نازانی دەڵێی چی ئەبێ بڵێی یاخوا دوعاکان خوا لە تۆ قبوڵ کە بەشی منیش بدە ئەتە بەڕێزان وایە یعنی ئەوەندە دەنگ بەرز دەکاتەوە ئەزانی خوا ئەمەی پێ ناخۆشە پێغەمبەری خوا فەرمووی ئەیها الناس ئەی خەڵکینە اخفضوا اصواتکم لە کاتی دوعاکردنا دەنگتان نزم کەن لە کاتی نوێژدا هیوایە تەحیات دەخوێنێت لە صەفی دووەمایە من کە ئیمامم لە پێشەوە لەو باشترم گوێ لێیە دەبێت جارێ ڕاوەستی هەتا ئەو جەنابی لێ بێتەوە ئەمجا تۆ تەحیاتەکەت بخوێنی چونکە بۆت ناخوێندرێ لە فاتیحاکەیا بە هەمان شێوە ئەزانی خوا ئەمەشی پێ ناخۆشە دوور نییە بە گەورەی خۆی نەبێ نوێژەکەت بەسەرا داتەوە چونکە ئەمری پێغەمبەرت جێبەجێ نەکردو کە فەرمووی ئەی خەڵکینە داوام وایە دەنگتان نزم کەنەوە لە کاتی نوێژ و دوعادا إن الذي تدعون ليس أصم ولا غائبا أو خواي تو هاواري بولا دبي أو خواي كرنيا والله أواي فرمو ئەو خوایە غائیب نییە بڵێی نامبیستێ زۆر لێم دوورە یان گوێم گوێی گرانە إنكم تدعون سميعا بصيرا ئێوە هاوار بۆ خوایەک دەکەن کە دەشبیستێ و دەشبینێ دەی کە خوا بە خەتەرەی ناو دڵت ئاگای لێوێ بۆ تۆ ئاوا هاوار دەکەی ئەها باسی حەزەتی زەکەریا دەکا دەفەرمێ ئیذ نادا ربه نداء خفیا حەزەتی زەکەریا پێغەمبەر صلی الله علیه و سلام خوا لەسەر ئەو صلات و سلام لەسەر پێغەمبەری ئێمە و باقی پێغەمبەران بێ تەمەنی گەیشت بۆ هەشتا ساڵ فەرمووی خوایە سەر و ڕیشم وەکو ئاگر شعلە دەدا لە سپێتیدا خوایە حەز دەکەم مناڵێکی ساڵحم پێ ببەخشی لە دوای خۆم خزمەتی ئەم دینە بکا و ئەم قەومە سەرگەردان نەبن ئا لەو کاتەدا خوا دەفەرمێت دوعای کرد نیدائەن خەفیە بەس خوا دەنگی بیست ژنەکەشی گوێی لە دوعاکەی نەبوو ئەوەندە بە هێمنی هیوای هاوار دەکا خوایە هاوارە فریامان کەوی برا ئەمە ئەمە سیفاتی موسڵمان نییە وەرە چاو لە پێغەمبەری خوا زەکەریا کە خوا دەفەرمێ زۆر بە هێمنی لەبەر خۆیەوە حتا ژنەکەی گوێ بیستی نەبوو تۆ هاوار بۆ خوایەک دەکەی کە دەنگی ناودڵت دەبیستێ کە بە خەتەرەی مێشکت ئاگادارە کە دەتبینێ ئیتر بۆ ئەوەندە دەنگ بەرزکەی و ئەم ژینگەی بیستنی خەڵکیش ملە وەسکەی وا بکەی کە خەڵک ئاگای لە نوێژەکەی خۆی نەمێنێ لەبەر تۆ نۆیەم لە شەرعا دەفەرمێ سواڵکەرێک کە لە مزگەوتا بە دەنگی بەرز سواڵی کرد زوڵمی لە ژینگەی خەڵک کردووە ڕەحمەتی خوا لەو موسڵمانە یارمەتی ئەو سواڵکەرە نادا کە بە دەنگی بەرز دەیلاوێنێتەوە دەیەوێ ئەوەندە بلاڵێتەوە لێرە تەزبیحات دەکەی ئەو لەوێ لە حەوشەکەیە نایڵێت تۆ تەزبیحات و نوێژە سوننەتەکەت باش بکەیت لە دوای سەلامەکە ئەوە ئێمە خەتامانە ئەو فرسەتی تۆ دەقۆزێتەوە لەبەر ئەوە لەم مزگەوتە و لە هەموو مزگەوتێکە هەر سواڵکەرێکتان بینی بە دەنگی بەرز هاواری کرد ڕەمێ محتاج بێ با دەستە سڕێک ڕاخە جا تۆ خۆت ئازادی یان قۆڵی گرتی لە ڕای ئەو خوا کەوتی بڵێ لەبەر خاتی خوا ناتدەمێ چونکە شەرع دەفەرمێ مەیدەیە با تەمبێ بێ با ژینگەکە نەبێتە بابەتی سوالکرد جمعەکە لەبیر چێتەوە نەزانی چیت بیستووە لەبەرەوە با ئێمەش ئەوان دەرزدادەین هەرچی بە دەنگی بەرز و قۆڵگرتن و هاوارکردن و پاڕانەوە و لاوانەوەی زۆر داوای لێکردی تۆش مەیدەیە تۆش بڵێ لەبەر شەرعی خوا ناتدەمێ گوناهبار نابی دڵنیابە ئەمە ژینگەی بیستن کە ئەم بیستنە ئەبێت گوێی خۆمان و گوێی بەرامبەرەکانمان لێ بپارێزین دووەم ژینگەی بینین چاو خوای پەروەردگار گەورەترین خەڵاتە کە بە مرۆڤی بەخشیوە حتا لە شەرعا لە حەدیسی خۆشەویستا صلی الله علیه وسلم دەفەرمێ هەر کەسێ خوا بەسەری کردەوە بینایی هەردوو چاوانی لێ وەرگرتەوە لە لای خوا پاداشتەکەی بەس بەهەشتە هیچ شتێکی کە نییە ئەو کەسانەی کە نابینان لە دنیادا و ڕووناکی چاوەکانیان لەدەست داوە سابیر و شاکرن بە بەشی خوا ڕوح دەرچوون و بەهەشتیان یەکە سبحان الله ڕوح دەتوانی بڵێ ئەم پیاوە بەهەشتیان ئەم مەژنە بەهەشتیە هەر کە ڕوحی دەرچوو دڵنیا بە لەسەر قەبران نەگەڕیەوە کە ڕوحەکەی گەیشتۆتە بەهەشتی خوا چونکە فەرموودەی پێغەمبەر صلی الله علیه و سلم چاو ئەوەندە خەڵاتێکی گەورەیە ئەم چاوە خوا ئەم دیمەنانەی سەر ئەم زەویە هەرچی دروستی کردووە چاو پێ ئارام دەگرێ ڕەنگی شینی ئاسمان، ڕەنگی بێ ئاوی ئاو، سەیری سەوزایی بەهار، ڕەنگاوڕەنگی گوڵەکان، هەرچی تۆ سەیری دەکەی، شاخەکان، دەشتەکان، دۆڵەکان، ئیللە، باران، بەفر، هەمووی دڵت پێی ئارام دەگرێ، حەتا ئەستێرەکان، خوا دەفەرمێ ولقد جعلنا في السماء بروجا وزيناها للناظرين ئەو ئاسمانە ئەو ئەستێرەی پێوەیەتی کە سەرت بەرز کردەوانە گوناهت دەگا لێ ڕانەمێنی چونکە خوا بە جوانی بۆ تۆی دروست کردووە و جوانی دەبەخشێ بە تەماشاکەرەکانی ها لە شەوێکی ساماڵا سەیری ئەستێرەکانی ئاسمان کە چ جیمەرێکی جوانە هیچ گڵۆپ و پارک و حەدیقەیەک نایگاتێ ئەو ئاسمانە بەسەر سەرمانەوە دەی ئەم جوانیە خەڵک هەیە ناشیرینی دەکا ئەو دیمەنە جوانە بە چی ناشیرین دەبێ بەوەی کە تۆ زوڵم لە ژینگەی بینینی خەڵک بکەی بە زبڵ و زاڵ فڕێدان لە جیاتی پارک و حەدیقە و باخچە دروستکەی زبڵدان بۆ خەڵک دروستکەی جا زبڵدانەکە بەنا بەخوا لە پەنا مزگەوت بێ ئا ئەوە مەکتەبە دە جار هاواریان کردووە ئەچێ ئافرەتەکە خۆی پەنادا و لە بەر دمی دەرگای مەکتەبەکە پیسەکە فڕێدا چەند جار شارەوانی خاوین دەکاتەوە زبڵدانەکە هەر دروست دەبێتەوە خۆ ناچیت تۆ شەڕی لەگەڵ مامۆستای فەقی بچە شەڕ بکە ناکرێ ئەبێ خۆمە ئێمە ئاگامان لێ بێ ئەزانی پێغەمبەری خوا صلی الله فەرمووی نظفو ئەفنیەتەکم ئومەتەکەم بابەر و دەرگا و حەوشە و ماڵتان خاوێن بێ ولا تشبهوا باليهود وەکو جوولەکەکان مەبن یعنی جوولەکە زەمەنی خۆی بە بەچی دەناسرا ئەوە ماڵە جوولەکەیە بە دەرک و ماڵی پیس بوو هەرچی بە دەرگا و ماڵی پیس بووە دەموت ئەوە ماڵە جوولەکەیە ئێستا بەعکسەوە جوولەکە خاوێن بۆ مسلمان وای لێ هاتووە فەرمووی موسڵمان نابێ بەرو دەرگای پیس بێ نابێ حەوشەی پیس بێ نابێ پیسیەکە فڕێدا ئەم سارانەی شارەوانی بە ویژدانەوە دەڵێم زۆربەی ڕۆژ دەگەڕێن دەی تۆ حیف نییە ئەم پیسێ نەکەیت ئەم سارەوە کە فەقیرە خۆشی تێی دەکا زوڵم لەو ژینگەیە بکەی و زۆڵدان بۆ خەڵک دروستکەی تفو بەڵغەمکردن لە شوێنی گشتیدا ئەمەش بینین کە سەیری دەکەی قێزت هەڵدەستێ زەوقت نامێنێ البصاق فی المسجد خطیئە خۆشەویستمان صلی اللە علیە وسلم فەرمووی تڤڕۆکردن بوساغ نەک بەڵغەمیش تڤڕۆکردن لە حەوشەی مزگەوتا بە گوناه لەسەرت دەنووسرێ وکفارتها دفنها کەفارەتی ئەو گوناحە کە لە دەستت ترازەوە تفەکەت ڕۆکرد و پەشیمان بووی دەبێت لای بەی جا زمانی خۆی گڵ بووە دفن دەکرا ینی کە دووسێ جا قاچ پێدا دێنێ دەچوە ناو گڵەکەوە ئێستا ئەم چیمەنتۆیە قاچی لێخەی ئەوەندەی کە پیس دەبێ لە شەری عەتی ئیسلامە لە شەرحی صح ڕیاض الصالحینە ئەم شەو خوێنمەوە دەفەرمێ لەسەر چیمەنتۆ و کاشی دەبێت بە دەستی خۆت خاوێنی کەیەوە بە دەست هەڵیگریەوە یان بە دەستە سڕێک بە جلەکەت هەڵیگریەوە نابێ ئەم تفەی تۆ خەڵک بیبینێ بۆ چونکە هەر کەسی ئەم تفەی بینی لەوانەیە هەیە بێز دەکاتەوە دڵ و دەروونی تێک دەچێت خەریکە دەڕشێتەوە بە هۆی تۆوە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خاتو عائشە دەفەرمێ بە دیواری مزگەوتەوە بینی تۆزێ چڵم یان دەفەرمێ تۆزێ تف یان بەڵغەمی بینی فحەکەه پێغەمبەری خوا یەکسەر ڕاوەستا نەڕۆیشت نەچوو نوێژەکەی نەکرد حتا بە شتێک بە شوشەیەک بە چیلکەیەک دیواری مزگەوتەکە کە گڵ بوو کڕاندی هەتا لێی کردەوە نابێ نابێ پێوەی بێ هەموو شوێنە گشتیەکان ئاوان جاوە نەک مزگەوت لە دایرەیەکا دەچی نابێت لە حوشەکەیا لە ناو دایرەکەیا تف و بەڵغەم فڕێدەی چونکە دیمەنی بینینەکە پیس دەکەی ئای دەڵێم بەداخەوە زۆر کەسمان هەیە کە دەست نوێش دەگلێ لەبەر ئەو بەلوعەیە واللهی ئەوەی کە دوای ئەو دەچێ خەریکە دەڕشێتەوە تف و بەڵغەمەکەی لەسەر کاشێکە فڕێداوە، ئەو پاک و خاوێنە، ئەو هەموو ئاوە شەرتی ئاو بدەێتە بەر دەمی، کەچی تفەکەی ڕۆ کردووە، بەڵغەمەکەی ڕۆ کردووە، دوور لە ڕووی جەنابتان هێشتا پاکی نەکردۆتەوە، وەڵڵاهی زۆر کەس خەڵک هەبوو گوتوێتی خەریکە بڕشێمەوە، جار هەیە دەستنوێژ دەگیرێت، توئەو خوا با ئاگامان لەم دینە بێ، با دینەکە ناشیرین نەکەین، خەڵک هەیە قوڕگی یەک ساڵ ئەمجا دێنێ لە حەوشەی مزگەوتا پاکی دەکاتەوە، لەو هەموو دەشتە لە بیری نەبووە، برا کلێنسێک، کورە پەڕۆیەک، ئەی لە ماڵی خۆشتا بۆن نییە؟ لە شەرعا دەفەرموێ کەسێک نانی دەخوا لەسەر سفرە، تۆ چووی لەبەر بەلوعەکە لەسەر مەغسەلەکە دەست و دەمت شت، دەنگت هات گوناهباری. کابرا لە مەتعەمێکا بووی، لە ماڵەکەی خۆتا ژن و منداڵەکەی خۆت ستەمیان لێ دەکەی، کابرا قۆخەی دێ ئەو ناوە هی نایەڵێ. ئێوە خەڵک لەوێ نان دەخوا براکەم ئەمەش دینە بەخوا ئەمەش ئازاردانی بینینی خەڵکە یان لە دوای تۆ ئێشێدێ لەو مەخسەلە دەست دەشوا سەیرەکەی گۆشت و پیسی ناو دانەکانی هەمووی لەوێیە نابێ شوێنەکە بەجێ بێڵی تا تەواو خاوێنی دەکەیەوە کەسی دووەم کە هاتە شوێنەکەی تۆ وابزانێ ئەمە کەس دەستی لێ نەشتووە چونکە تەبیعەتەکان هەیە تێک دەچێ دەی تخوا ئەم دینە چ سەقافەتێکە چ جوانیەکە ڕەنگەکان کاریگەریان لەسەر ئینسان هەیە لە شیکاگۆ لە ئەمریکا کابرایەکی قەساب پەنای بۆ زانایەکی دەروونی برد وتی دوکانەکەم ڕزقی نەماوە خەڵک مشتەرەکە دێت لە دوکانەکە سەی دەکا و دەگەڕێتەوە هەر ئەو قەسابەی جارانم هەر ئەو گۆشتەی جاران دەفرۆشم بۆ وایە وتی با بڕۆین سەیری کەم نەچوو نوشتەی بۆ بنووسێ ئەمە بە نوشتە چارەسەر ناکرێ بە عیلم چارەسەر دەکرێت کە سەیری کرد دوکانەکەی کاشەیەکی لێداوە زەردێکی حەتا بڵێ زەردی تۆخ وتی براهی ئەو ڕەنگەیە ئەو ڕەنگە و دوکانی قەسابیان نەکوتووە ڕەنگەکە کاریگەری دەداتەوە سەر گۆشتەکە بە گۆشتی کۆن دێتە بەرچاوت دوکانەکەت خێرا فریاکەوە هەموو کاشیەکانی لێکەوە شینێکی ئاسمانی کاڵی بکە و دواتر سەرم لێدەوە کابرا هەر ئەو ڕۆژ دوکانەکەی تێکدا و کاشیەکی کاڵی ئاسمانی کردەوە بازار دەستی پێکردەوە وتی وەڵایی بازارەکەم کرایە وتی ئەمجا کاریگەری گۆشتەکە لەسەر دڵنگەکان دەداتەوە چاو لێ بازار سەیرەکەی مەتبەخێ لە وڵاتی ئێمەدا خۆ ئارەزووی خەڵکە دوایی ئافرەتان نەچن بڵێن مامۆستا هانی هانیای داوین بۆ ئەوەی کە کەوانتەرەکەی پێ بگۆڕێت مەعقول نییە کەوانتەرێک لە مەتبەقا ڕەنگی سوور بێ چونکە شوێنی نانخواردن ڕەنگی سوور ڕەنگی خوێنە ئیشتیا و زەوقت دەگرێ ئەبێ ڕەنگێکی کراوە بێ ڕەنگەکان تەسیریان حتا لەسەر خواردنی ئینسانەکان هەیە کاری ڕەنگ کاریگەری ڕەنگەکان ئەوەندە گرنگە لە وڵاتێکی وەکو بەریتانیا لە دەستورا نووسراوە هیچ کەس مافی ئەوەی نییە ماڵەکەی لە ناوەوە ئازادی لە بۆیاغی دەرەوەدا بێ پرس بە شارەوانی بکەیت مۆری شارەوانی لە کتابەکەت نەدرێ ماڵەکەت بۆ ئاخی بێ ئەژیرێ غەرامە دەکرێ بۆ چونکە ئەو هاوڵاتیە بەو ڕێگادا دەڕوا ئەبینی بەو ڕەنگە ئازار دەشێژێ ئەبێ ئەو ڕەنگە زوڵم نەکاتە سەر بینین و ژینگە بینینی خەڵک ئەبێ شارەوانی مۆر لە بۆیاغی ماڵەکەتدا کە پەسندە ئەمجا تۆ ماڵەکەت بۆیاغکەی ئازاد نی ئێستا لە وڵاتی لای ئێمە یەکێ سوورە یەکی زەردە یەکی سەوزە هەر حیزبەکەی خۆی پێوەی دەدرەوشێتەوە یەکێ بێلایەنە ئەمە ئەمە هەرچی کە دەڕۆی ها شوقەکان کە دەبینی لە شوێنێکا کۆمەڵە ماڵێک دروست کراون ئەم مۆدێرنە تازانە دڵت بۆی دەکرێتەوە هەموو یەک تەسمیمە هەموو یەک ڕەنگە هەموو یەک شێوەیە چ شتێکی جوانە ئەگە هەمووی تێکەڵ و پێکەڵ بێ بەڕاستی ئینسان زەوقی دەگیرێ و بینینی کاریگەری خراپی لەسەر دروست دەکا لەبەر ئەوە ئێستا نووسینی سەر تابلۆکانیش هەیە تخوا حیزبایەتی لە ئاودەستا دەکرێ و زمانی ڕژێمیشەوە هەر شتێکی هەڵە بوو ئێستا سەیەکەی ئاودەست دەنووسرێ دیواری ئاودەستخانەی مزگەوت دەنووسرێ دیواری مزگەوتەکان کابرا لە خارج فەشەلی هێناوە لێرە دژایەتی نەمسا لەسەر دیواری مزگەوتی بێ ئەمە ئەو ئەو دەکا ئەمە برا ئەمە زۆر دیمەنێکی ناشرینە ئینسانی مسەقەف چۆن دیوار دەنووسێ کابراڵە من بۆ یاخچیم پەیوەندی بکەن بەم ژمارە تەلەفۆنەوە لەسەر دیواری مزگەوت نووسراوە بینیومە لەسەر دیواری شارەوانی و قائمقامەت و فڵان و فڵان لە سلێمانی لە شوێنێکا بینیم نووسراوە پەیوەندی بکەن بە مەلا فڵان کەسەوە بۆ قڕان خوێندنی پرسەکان بەم ژمارە تەلەفۆنە ئەتۆ معقولە لە گەراجە ئەمە بنووسی پەیوەندی بکەن چێ تانکەری ئاو دەست پاکردنەوەی دەوێت زێرا پاکردنەوە بەیوەندی بکە بە کاک فڵان کەس بەم ژمارە تەلەفۆنە ئەمە هەمووی ناسەقافەتیە ئەمە هەمووی بە غەرامە بکرێت لە وڵاتانە ئەو دیوارە مڵکی کەس نییە مڵکی هەموومانە نابێت کەس لێ بنووسێ ئەو تابلۆیانە لە کاتی ئینتیخاباتە جا لەمەو دوای پارێزگاکان دەست پێ دەکا عەمود تابلۆی مرور ئێستاش زۆربەی تابلۆکان ناخوێندرێنەوە هێندەی ڕسمی خەڵک پێدا گیراوە یخۆ کابرا هیچ خێرێکیشی نەبووە بۆم وڵاتە ئەی گوناحە ڕسمەکەی ئاوێشمان لێ پیسکە ئەو تابلۆیەش داپۆشێ یان دێی فڵان کەسە دایپۆشیوە لەبەرەوە ئەمانە هەموو بینین ناشرین دەکەن بەشی سێم و کۆتایی ژینگەی بۆنکردنە ئەو بۆنە کە تۆ ناتوانی خۆتی لێ بپارێزی چونکە ناتوانی هەناسە نەدەی لوت خەڵاتی خوایە بە بۆنی خۆش مێشک دەکرێتەوە مێشک ئیسراحەت دەکا والله ئیمامی شافعی فەرموویەتی بۆنی خۆش عەقڵ زیاد دەکا بۆنی خۆش عەقڵی ئینسانی پێ زیاد دەبێت بۆنی ناخۆش عەقڵی ئینسان نوقسان دەکا بۆن ئەوەندە کاریگەری هەیە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی من ئەکل ثوما او بصلا فلیعتزلنا هەر کەسێ سیری خوار یان پیازی خوار با لێمان دوور کەوێتەوە یان فەرمووی فلیعتزل مسجدنا نەیا بۆ ئەم مزگەوتەی ئێمە نەیا بۆ مزگەوت سیر و پیازی خواردبێ لە مزگەوتەکەی خۆشەویستا یەک نوێژ بە هەزار نوێژە پێغەمبەر فەرمووی ئەو هەزار نوێژەت نەوێ بڕۆ لە ماڵ نوێژەکەت بکە مەیە با ئەم هەزار نوێژە لە قیس چێ با لەم مزگەوتای بیست و حەوت نوێژ لە قیس چێ چونکە سیر و پیازت خواردووە بۆ لەبەر خاتری خەڵک با خەڵک زەمن نەکا با خەڵک بزانێت چۆن نوێژ دەکا واللهی سیرخۆر هەبوو لە جومعە دانیشتووە ئەمە پیاوانی خوا صلی لەم پێچەوانەی ئەمری پێغەمبەری خوات کردووە نابێت سیر و پیازت خوار بیتە مزگەوتەکە ئەگە مزگەوتی پێغەمبەریش بێ ولیقعد فی بیته جا حدیث چەند وردە بەڕێزان سەیری کەن کابرا بڵێ وەڵا پێغەمبەر فەرمووی بۆ مزگەوتێ مایەوە بەڵام دەچم بۆ بازاڕ ئەچم بۆ ماڵی فڵان کەس دەفەرمێ وەلیەقعد فی بەیتیه تا بۆنی ئەم سیر و پیازە دەڕوا دەبێت لە ماڵی خۆت ئاسوودن بی فیز بۆ زەرفیەتە یعنی لە چوارچێوەی حەوشە و ماڵی خۆت نابێ بچیتە دەرەوە نابێ سەردانی ماڵان بکەی نابێ بچی بۆ دەوایری حکومی نابێ بچی بۆ مەکتەب و خەستەخانە چونکە فەرمووی لە ماڵەوە دانیشە نەک بڵێ هەر مزگەوتەکە بۆ هیچ شوێنێک لەسەرت قەدەغەیە بچی ئەبێت لە ماڵەوە خواردوتە خۆت سوودی لێ دەبینی سویر و پیاز گەلێ بەسوودە نابێت لە پێناوی سوودی خۆتا خەڵک ئازار دەی سبحان الله لە گەورەی ئەم دینە والله ئا ئەو غەربیانە ئەم ئیسلامە بەم زمانە بزانن لەو بڕوادام زۆربەیان مسلمان بن چونکە هەمووی ئیلتیزاماتی قانونیە هەمووی لە پاراستن و بەرژەوەندی مافەکانی مرۆڤدایە چی یاسایەک هەیە لە دنیادا لەمە جوانتر بێ سبحان اللە ئەگە بۆنی سویر و پیاز ئەوابێ ئەی بۆنی گۆرەوی ئەبێ پێغەمبەری خوا سەڵام چ نەهیەکی لێ بکردبێ بەڕاستی لەمەو دوا تکام وایە کەس گۆرەوی نەهێنێتە مزگەوتەوە کوڕە گۆرەویەکەت ئەگە بۆگەن بوو مەچۆ بۆ ماڵان وەڵای ساڵی پار بوو پیاوێکی بەڕێز وتی کابرایەک هات بە میوانیم هەر کە هاتە ئەم دیوەوە تەواوی ئەو ژوورە بە بۆنی گۆرەویەکانی وێران بوو فەرموو بەخوا پیاوێکی ڕاستگۆ وەکو جەنابتان ڕاستگۆ واللهی وتی سێ جار ڕشامەوە دەچوومە مەخسەلەکە لەسەر دەڕشامەوە دەچوومە سەر مەخسەلی مەدخەلەکە دەڕشامەوە کابرا وتی وە چێ بوا تێکچووی ئاوە چاوتای دێتە خوارە دڵت تێکچوو وتم وڵی مێشوولە بوو نازانم چی چۆقڕمە و کوڕەکتی ئەو جگەرێ داگیرسێنە دێتەوە دەرێ خراپتر بابە من بە گۆری گۆرەوەکانی تۆ دەبورێمەوە بەڵام خۆ ناکری بڵم کاکە بڕۆ قازت بشۆ حەق وایە پێشی بڵێ لەبەرەوە بەڕاستی ئاگامان لێوێ مافی ئەوە نییە بۆنی گۆرەوی بێ بچێ ماڵی خەڵک ژیانی خەڵک تێک دەی ئەمانە هەموو بۆنی عەرەقی لاشە تخوا ئەم هەموو ئاوە پاک و خاوێنی حەیف نیە ئینسان بۆن عەرەقی لاشە و چڵکی لێ بێ ئەی بۆنی ناودەم لە شەریعەتی ئیسلامە دەفەرمێ عوزری جەماعەت کۆمەڵە شتێکن هەر کەسێ زانی بەهۆی دانهێشانەوە بەهۆی دانکێشانەوە بەهۆی نەخۆشی قوڕگ و لەوزەتێن و هەڵامەتەوە بۆنی دەمی دێ خێری دەگا نایە بۆ نوێژی جەماعەت خێری دەگا نایە بۆ نوێژی جەماعەت بۆ چونکە خەڵک ئازار دەدا لە ماڵێ خێرت زیاترە نەک بڵێ بەخوا با جەماعەتەکەم نەفەوتێ تا هەڵامەتەکەت چاک دەبێ خێرت دەگا لە ماڵەوەی باشترە بەخوا بەخوا بچونکە خەڵک لەبەر تۆ ئاگان لە جەماعەتەکەیان نامێنێ هەر لە شەرعا دەفەرمێ پێغەمبەری خوا صلی الله فەرمووی ڕۆژانی جمعە عەتر بە خۆت کە بەڵام نەک هەموو عەترەک من ئەطیب الطیب کام عەترەی زۆر سووک بۆن خۆشە تکاتان لێ دەکەم مام عەترانی لە بازارە بە هەزار دینار و ئەوانن وەڵڵاهی براکانم ئەوە لە وڵاتان فڕێ دراون ئەوە لە سعودیە و ئەردەن و ئەوانە بە دەبە فڕێ دراوە هەمووی بەسەر چووە کابرا لێرە مایایی مایەی سفرە هەرچی دەستی کەوێ لە قازانجە چونکە لەوێ فڕێ دراوە کابرا دەچێت بازرگانێک دەیهێنێ دەڵا بەخوا عەترێک بە هەزارە برا عەترێک گەگەت شاگرد بە هەزار دینار نییە ئەمە بۆگەنە بەسەر خەڵکیا دەکەی هەموو هەیە بۆن پشیلەی لێ دێ هەیە بۆن بنێشتی لێ دێ ئەمە کەی عەترە عەتر ئەبێ من ئەطیەبی الطیبیب هەڵبژێری کامە بۆنەی سووک و خۆشە ئەمجا بۆ مزگەوتیش ئەوە بەخۆت کەی شەرت نییە هەر بۆنی خۆش بێ خۆشترین بۆن بێ جا بەڕێزەکانم لە کۆتایی وتارەکەما ئەوە دەڵێم ئەم سێ ژینگەیە بینین و بیستن و بۆنکردن مافی هەموومانن کەسێکیش نییە بڵێ لە دەستی ڕا دەکەم یەخەت پێ دەگرێ بە چاو بە بۆن بە لووتت بە گوێت بەشداری تێیە ئێمەی مسلمانیش عادەتێکمان هەیە ئێمەی مسلمانیش بەشێکی گەورەیە لە دینەکەمان واللهی چۆن قازانجی خۆتت پێ خۆشە بی خەڵکت پێ خۆش بێ واللهی هەمومان دەوڵەمەندین قازانجی هەمومانە یەک کەس لە ناوماندا هەژار و نەبوو بێ زەرەری هەمومانە ئەبێ بە قازانجی ئەو برا موسڵمانەت وەکو خۆت بەخوا زیاتر دڵخۆش بی بە فەقیری و نەبوونی ئەگەر موسڵمان و ئەهلی مزگەوت بی دڵت ئازار بخوا بڵێ خۆزگە کەس فەقیر نەبوویایە ها باو باپیران بڵێ خۆزگە دوژمنەکەشم فەقیر نەبێ قسەکەی ڕاستە چونکە دوژمنەکەت ئەگەڕم بە بتکوژێ بەڵام ئەگە هەژا بوو دزیشت لێ دەکا ماڵەکەشت دەدزێ هەر یەک لایەن دوژمنکاری لەگەڵا بکا نەک لە دوو لایەنەوە دوژمنەکەشم هەژار نەبێ بۆیە ئێمە کە ئەم قسەیە دەکەین بە دڵنیاییەوە کەسێک گەڵابەی هەبێ لەم شارۆچکەیەدا لە هەر شارێکا لە دێیەکە کەسێک تانکەری هەبێ کەسێک گرێدەر و شۆفڵی هەبێ کەسێک گەڵابە و تراکتۆری هەبێ ئەمە هی هەموومانە چونکە من و تۆ ناچین لە شارێکیکەوە کار بە فڵان کەس بکەین ئەڵێ لە پەنا ماڵەکەی خۆمە فڵان کەس ئیشەکەم بۆ بکە ئەمە هی من و تۆیە هەموو کەس سارەی جوانی هەبێ هی هەموومانە هەموومان پێمان خۆشە خانووەکان هەمووی تازە و بینای بەرز و ڕازاوە جوان بن هەموومان لێ سوودمەند بین بەڵام نابێت سوودمەندی من و تۆ کاریگەری لەسەر بۆن و بیستن و بینینی خەڵک هەبێ لەبەر ئەوە بەڕاستی جێگەی خۆیەتی و زۆر مسلمان هانا بۆ مزگەوت دێنێ ئەڵێ مامۆستایمە ئەو بابەتە بوروژێنن بەڵام نەگۆی خەڵک لە یەکتر عاجز بێ ئەبێ دام و دەستگا بەڕێزەکانی حکوومەت بەم کارە هەستن ئەم چەند خاڵە زۆر زەر زۆر زەرورە یەکەمیان بوونی گەڵابە و تانکەر و شۆفڵ و مەکینە و ئەم شتانە لە ناو شارۆچکەکادا و لە هەموو شاری موسڵماناندا بەڕاستی نەگونجاوە بۆ کاریگەری سێ کاریگەری خراپی هەیە کاریگەری بینین کۆڵانەکە بۆ خۆی شەش حەوت مەترە ئەم لایەکی گرتووە ئەو تانکەرە درێژە ئەو گەڵابە ئەو تڕێلە بیست مەتر درێژە یەک لای گرتووە کابرایە دوو سارە تووشی یەک دەبن خەریکە تووشی حادیسە دەبن ئەم کۆڵانە قەپات بووە هەی الحمدللە لە فەزڵی خوا بەزیابێ یاڕەبی خوا خوا سەلامەتیان کا خوا زیاتریان پێ بەخشێ خوا بێ موسیبەتیان کا ئەوە یە هەموومانە وەکو عەرزم کردن هەر یەکێک لە ئێمە ئیشمان بەو بەڕێزانە دەڕوا ئەوە یە هەموومانە نەک هی ئەو بێ بەڵام مافی ئەوەی نییە ئەم کۆڵانە بە تۆ داگیر کرێ سەیەکەی دیمەنێکی ناشرین ئەوە لە بواری بینینە چەند حادیسە دروست دەکا سارە تێوە ناچێ خەڵک نازانە چۆن بڕوا لە حاڵەتی بۆنکردنە بۆنێکی ناخۆش ئەم دووکەڵە بەیانیان ئینسان هەڵدەستێ هەوایەکی پاک هەڵمژێ تۆ یەک چڕە دووکەڵ دەبێ هەڵمژی گەڕەکی وا هەیە بە تایبەت ڕەنگە من خزمەکانی خۆم بڵێم ئەوەی لە خەڵک زیاتر ڕەنبێ لێم نزیک بێ لە خزماتیدا ئەو گەڕەکە یەک چڕە دووکەڵ هەڵدەستێ لەبەر گەڵابە و شۆفڵ و ئەم شتانە سێمیان لە بواری ئەوەدا کە بەڕاستی بیستن بەیانی شەوگاری هاوین کورد خەڵک خواخواتی تۆزی ئیسراحەت بکە ئەم لە پێناوی سەرەیەکی خۆیدا لە نیوە شەوا گەڵابە هەڵدەکە ئەوە بێ نیو سەعات هەتا گەرم دەبێ و هەوا وەردەگرێ ئەم خەڵکە دەبێ هەموو فەقیرە چاوەڕێ ڕەحمەتی ئەو بێ تا گەڵابەکەی دەڕوا ئێ وەڵڵاهی ئەمە ڕاست نییە ئەمەش چارەسەری ئاسانە چارەسەری ئەوە ئاسانە شارەوانی بەڕێز ئیشاڵڵە دەورەیەکی یعنی کۆبوونەوەیەکی خۆیان بکەن تکام وایە ئەمە ئەمە هاواری خەڵکە ئی خەڵک شوێنمان هەیە، زەویمان هەیە، پارچەیە زەوی گەورە دابین بکرێ، هەموو لەو بڕوایەدام ئەو کەسانەی سەیارەی گەوریان هەیە ئامادەییشیان تێدایە بڕێک پارە مانگانە بدەن، حەرەسیشی هەبێ، گەراجێکی فراوانیش بێ، کابرا هەم سەیارەکەی مەحفوزە، خوانەناسێک ناچێ لایتیەکی بشکێنێ ڕەقەمەکەی لێ کاتەوە، مناڵێک بەردێکی پێ کێشێ، لە گەراجەکە خۆی مەحفوزە، گەراجەکەی بیخاتە گەراجەکەوە بۆ خۆی بێتەوە بۆ ماڵی خۆی، بەیانی دەڕۆی چونکە لە سەحرادایە، لە دەشتایە، حەز دەکەی نیو سەعات، سەعاتێ ئیشی پێ بکا. شەو نیوە شەو بڕۆ زەرەر بە کەس ناگەیەنی و ئەمە کارێکی جوان و شارستانیە و مای سەربەرزی و فەخرە بۆ هەمومان بەڵام کەس خوا نەخواستە وەری نەگرێ بڵێ خەڵکی لێ هان داوینان پێیان ناخۆشە ئەو کارە بکرێ لە مەسلەحەتی هەموو مسلمانان و هەموو شارۆچکەکەمانە و لە شارەکانی تریش بکرێ دووەمیان دوکانی مریشک فرۆشتن بەڕاستی ئەو بەڕێزانەی کە دەستیان خۆش بێ لەشیان ساغ بێ عارەقی نێوچاوان دەست لەو پەڕ و پاڵە دەنێ لەو جیقنەیە دەنێ بۆ ئەوی چەند دینارێکی حەڵاڵ بۆ ماڵ و مناڵی پەیداکا گەنج بێ پیر بێ ژن بێ پیاو بێ یاخوا لەشی ساغ بێ بەڕاستی جێگای فەخرە هەمومان سوودمەندین لە مریشکی زیندوو مریشکی مردووی وڵاتان ناخۆین کە نازانین چۆنە و بۆگەن بووە ئەم زیندوایە چۆن دەوا جنەکە ها لە دەرەوەیە خۆزگە بە خۆزگەی خوا ئەمەش بکرایە دەوا جن لە ناو ماڵاندا شتێکی گەلێ ناشایستەیە بەخوا زۆر خەڵک هاوارێتی ئەڵێ لە ڕووم نایە بە دراوسێکەم بڵێم ئێ ڕاست دەکا پێی بڵێ قسەی لەگەڵا ناکا ئەڵێ بەغیلیم پێ دەبا برا بەغیلیت پێ نابەم بەڵام بۆنم دێ بەسەرە بۆن جیقنە بۆنی ئەو مۆ هەڵپڕ و زاو و هەرا و بەزمە بۆنی ئەو خوێناوە کە سەیەکە جادەیەک وێران بووە زێرابێک دەژیرە پەڕوپاڵی تێکردووە هەموو خەڵک لێی زەرەدمەندە بیستن بینین بۆن کردنی ناشرینە لەبەرەوە ئەگەر ئەمانەش حکومەت بڕیار بدا شوێنێکیان بۆ دابین کا هەم خەڵکەکە مورتاحتر دەبێت دەزانی کوێ مریشکی لێ دەفرۆشرێ زۆربەی خەڵک شکور سارەیە کەمێکی نەبێ ئەچێ لەوێ مریشکەکەی دەکڕێ و دەشگەڕێتەوە بۆ ماڵی خۆی کابراش کە سابەتی خۆی دەکا چێ دوکانی مریشک فرۆشتنی هەبێ مافی ئەوەیە بێ لەوێ دوکانێک لەو شوێنە گشتێ وەرگرێ سێم تکام وایە دابەستە لە ماڵاندا با هیچ کەو کۆتایی پێ بێنین وتارەکەم درێژ بۆ بەڵام ئەمە ئەمە ئاهی خەڵکە خوا لەو قورئانەدا ئامۆژگاریمان دەکات دەفەرمێ وەلەکم فیها جەمال حین تریحون و حین تسرحون ئاژەڵدار بەڕێزە هەر کەسێ مانگا مەڕ بزن بەخێو دەکات خوا ڕێزی لێ دەنێ بەڵام دەفەرمێت جوانی و جەمالی تێدا بێجگە لە شیر و دۆ ماستەکەشی لە کاتێک کە بەیانیان بە کۆمەڵ دەڕۆن ئێواران بە کۆمەڵ دێنەوە جا سەیری ئەم قورئانە کە چەند وردە بەیانیان بە کۆمەڵ دەڕۆن واتە ئاژەڵ نابێت لە ماڵەوە دابەستە بێت بۆ چونکە گژوگیای دەرەوەی خوارد هەوای پاک هەڵدەمژێ خواردنی ئەنواع نەوع دەخوا شیرەکەشی بەتامتر دەبێ لە ژوورەوە عەلەفی ناوێ دابەستە هەبێ بەیانیان دەبێ بڕوا ئێوارانیش دەبێ بێتەوە خوا دەفەرمێ دەبێ بە کۆمەڵە واوی جەماعەیە في حين تصر تريحون وتصرحون هەردوو چیان جەمعن یعنی ناوێ تاقە بزنێک مانگایە گۆلچێک بەڕز بە تەنیا بڕوا ئەوێ بە کۆمەڵ بێ کە کۆمەڵ بوو شوانی هەبێ ئاگادارکەری هەبێ بیباتە دەرەوەی ئاوایی بیشی هێنێتەوە ئەها ئەهلی ئەو دێیانە پیاوی بە زەمیرن ئەینا ڕۆژانە فیتنەی دروست دەبوو کابرا گەنمی کردووە زۆریش لەسەری قەرزار دەبێتەوە ڕەنبە لە فرۆشنا بەڵام هەر وڵاتەکە ئاوەدان دەکاتەوە و فەرحی دەخاتە وڵاتەوە گەنمی کردووە تخوا معقولە من تۆ گەن مانگاکەمانی تێدا بەڕەڵاکەین دوایش کە قسەی کرد بە گزژیش یا بچی ئەهلی ئەم دیانە پیاوی بە ڕێز و بە تەحەمولن خوا نمونیان زیادکە ئەینا لە دەستی ئەهلی شارۆچکەکەمان بەڕاستی بووە ڕز بوون هەر لە سوسیەوە بیگرە تا ئەم دیانی چەند مەگاو کرژە و کۆکە و گەبە و ئەوانە مانگای ئەم وڵاتە دەچێتە ناویانەوە ئەی براکەم تۆ ئەگەر ئاژەڵ ڕادەگری ئەبێ بەخوا بە دوویەوە بی ئەبێ نابێ لە ناو ماڵانە دابەستە بێ زۆر خەڵک هەیە لە ئێستا وڵێ ئەی هاوار هاوین هاتەوە بەخوا ناتوانم وبەریدەشیش پێ بکەم بۆنەکەی دەمژێ دێنێتەوە ژوورەوە چونکە کابرا کۆمەڵە دابەستەی لە ناو ئەوێدا کردووە بڕۆت لەیەک ئاوەدان کەوە کانی و ئاوێک وێ ئاوەدان کەوە لە بناری شاخێکا خێمەیەک هەڵدا ئەوە ئاژەڵداری دەکرێت نابێ ئازادی تۆ بەرژەوەندی تۆ لە پێناوی خەڵکا بێ ها خەڵکی مسوڵمان چۆنە ئەم نموونەیەش کۆتا قسەم دەبێت لە خوتبەکەیا و دڵی هەموومانی پێشاد دەبێت وەکو دڵی منی پێشاد بوو هەفتەیەک لەمەوبەر برایەکی گەنج کە ئێستا حالیەن لە مزگەوتەوە پێش جمعە هات بۆلام بۆ حوجرەکەش ئەلە سەیرانگانەی خۆماندا لە نزیکی دوکان چوو بۆ سەیران لەگەڵ ماڵ و مناڵیا سەیرەکە عەلاگەیەک بەجێماوە کە دەیکاتەوە سەد و حەفتا و سێ وەرەقەی تێدایە هەر ئێوارە کە گەڕایەوە جومعەی ڕابردوو هات بۆ لێرە بووە مزگەوت وتی مامۆستا شتێکی وا بۆ وتم براکەم پەیوەندی بە جەریدە و ڕۆژنامە و ڕادیۆ و تەلەڤیزیۆنەکانەوە بکە بەڵام بڕەکەی ئاشکرا مەکە بڵێ لە سەر و دەفتەرێک دۆلارەوە هێندە پارەی زۆرە بەڵکو کابرا بزانین عینوانی دەڵێ من لە سارا بووم قەدەری خوای گەورە باسی حەڵاڵ و حەرام کرا ئەمەم گێڕایەوە وتم گەنجێک بەڕاستی خۆشی محتاجە ڕەمبێ هەر زۆر محتاج بێ بۆ پارەیە محتاجی پێوە دیار بێ وتیان شتی وا وتم وەڵا شتێکی وا هەبووە لە سەفەرێک ئەوم تەلەفۆنم بۆ کرا ئەو سایەقە وتی مامۆستا ئەو فڵان کەسەم لایە پارەی سەد و حەفتا و سێ وەرەقەی لێوم بووە یەک حەفتەیە مشەوەشن باسی کەسێکی وات کرد ناونیشانمان دەدەی وتم بەڵێ چوون بۆ لای بیست زەوت پارەکەی ئەو بوو وتی والله یەک هەفتەیە لە ماڵی ئێمە نانێکی ڕەحەت نەخوراوە هەموو پارە و سەروەتی ساڵانەمان ئەوەندە بووە لەگەڵ ژن و مناڵە با لە ماڵێ نەدزرێ لە سەیران لێمان بەجێ ماوە نەشمان زانی دوو سێ شوێنمان کردو لە کوێ بەجێ ماوە چونە ئەو شوێنانە نەبووە ئەم کوڕە گەنجە بۆ خۆی محتاج و احتیاج الحمد لله دوێنێ پارەکەی بە ئەمانەتەوە تەسلیم کردەوە بەڕاستی یعنی ها بەرژەوەندی خۆی بە قوربانی بەرژەوەندی خەڵک کرد ئێمەش دەبێ ئاوا بین ئەوە مسوڵمانەتیە ئەوە گە بچێ بۆ حەجی ماڵی خۆڕم بێ ئەوەندە خێری نەبێ دورنێ ئەم ژن و پیاوە بە دەمەقاڵە لێک جیا ببوونایەوە بیکتا خەتای تۆ بە سەیرانمان کرد ئەبێت لە فڵان کەس دێنێت زیبین ئەبێت لە کوێمان بەجێ هێشت بێ ئەم گومانە ڕێوەتی یەک هەفتە ونانی خۆش لەو ماڵیان نەخرابوو جا ئیشاڵا نمونەی ئەوانە زیاد بێ ئیشاڵا خوا بە حەڵاڵی ئەو پارەیان پێ دەبەخشێ ڕۆژێک و هەمووشمان ئیهمال نەبین ئەوەی لە سێ لە سەیرانگادا دیمەنەکە پیس مەکە بیستنەکە پیس مەکە ئازاری خەڵک مەدە لە ڕێگاوبانە سارە شڕەکەت مەبە دوو کەڵکەی بە ئاسمانە جارە چاشیکە بەڵکو خوا زۆری ڕەحمەت لەگەڵا کردوین و ڕووی ڕەحمەتی خۆیمان تێ بکە یا ڕەبی خوا ڕەحمەتمان بەسەرا بارێنی یا ڕەبی خوایە ڕووی ڕەحمەتی خۆتمان تێ بکەی خوایە غەزەبمان لێ نەگرێ بە کردارە نەشیاوەکانی خۆمان خوایە ئیشاڵڵا بە بێ ئاگایی ئەوەی کە کردومانە بێ ئاگایی بۆ سەرفی نەزەرمان لێ بکەی و لێمان ببووری یا ربی خوایە بۆ خاتری گەورەی خۆت نمونەی ئەو گەنجە دەستپاکانە لە وڵاتەکەمانە زیاد کەی بە حەڵاڵی زیاتریان پێ ببەخشی هەر کەسێک کە شتێکی لێ بزر بووە و بە نرخ بووە دڵی پێی نائارامە و ئاژاوەی لە خێزانە دروست بووە خوا دەستی حەڵاڵ خۆرێکی ئاواکەوێ و حەڵاڵ زادەیەکەوێ و پێی شاد بێتەوە یا ربی خوا ڕزق و ڕۆزی هەموو لایەک زیاد کەی خوا هەموو لایەک لە بەڵا و مصیبەت پارێزی خوای پەروەردگار لەم ڕۆژەدا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا اللە یا شافی ڕەحم بە حاڵمان بکەی خوا لە دینەکەی خۆت تێمان بگەیەنی یا ڕەبی خوا لە دینەکەی خۆت شارەزامان بکەی عملیش بە دینەکەی تۆ بکەین و هەمومان خۆشبەخت و سەرفراز و ئاسوودەی دنیا و قیامەت بین آمین آمین والحمد لله رب العالمین